کاسێتی پێنجەم دیوی دووەم. ئیتر مەپرسە نا کوڕی من دەبێ لەو شەوە زەنگە نەترسی کە لە ناوتایە دەبێ نائومێد نەبیت ڕۆژێ لە ڕۆژ ڕۆژ لە دوای ڕۆژ لە ناوە تروسکایی و ڕووناکیەک دروست دەبێ تا ڕۆژێک وات لێ دێ بە بۆندا میوەی بەد و میوەی ناشرین لە یەکتر جیا دەکەیتەوە بە دەنگتە خواست و مڕاد و نەهێنەکانی دەروون ببینیت بە هەناسەدا لە ئەسڵ و فەسڵی شت تێبکەیت بە سەلیقە هەموو نەخشەی ڕێگا و بانەکان دێتە سەرتەوە، ئیتر کوڕی شیرینم قەت قەت ون نابیت، ئەگەر جێگایەکیشت لێ گۆڕا دەچێتەوە سەر جێگایەکی تر کە لە جوانیدا لەوی تر کەمتر نییە. ڕۆژێ لە ڕۆژان تۆ دەتوانیت ببینیت، بەڵام بەر لەوەی ببینیت دەبێ بگەڕێیت و مەعنای بینین تێ بگەیت، حیکمەتی چاو فێر ببیت. نەدیم، ئەوانەی منیان کوشت چاویان هەبوو، بەڵام لەگەڵ ئەوەشدا، نەیانتوانی من ببینن، من لە پاوانێکدا بۆ کۆمەڵێک گژ و گیا دەگەڕام بیکەم بە دەرمان بۆ چاوی تۆ. وامەزان ئەوانەی چاویان هەیە دەتوانن ببینن، هەر وەختێک ماندوو بوویت وەرە ژێر ئەم درەختە، ئەم درەختە درەختی من و تۆیە کە هەردووکمان پێکەوە ڕواندوومانە، ئەم درەختە ئاسوودەیی دەداتێ، بڕۆ دنیا بگەڕێ. وەک من باخ بە باخ عەوداڵی مەرهەم بە، قەت ماندوو مەبە لەوەی باوەڕ بێنیت ڕۆژێ لە ڕۆژان تۆش دەبیتە خاوەنی دوو چاو. ئەم درەختە درەختی بینینە، بڕۆ نەدیمی بچکۆلانە، هەر درەختێک پێویستت بە من بوو وەرە ئێرە و بانگم بکە، خەم مەخۆ من لێتەوە نزیکم. ندیمی کوێر کە دەگەیشتە وێ دڵی پڕ دەبوو لە گریان و دەیگوت ئەو لەگەڵمدایە نزیکە لێمەوە ئەو ڕۆژە ندیمی شازادە بە ئیرادەیەکی ترەوە لەو شاخە هاتە خوارێ لە کاتێکدا ئێوە هەموو چاوساغەکانی ئەم وڵاتە خۆتان ون کردبوو ئەو کۆترە بچکۆلانەیە باوەڕی بە نەبینینی خۆی لە باوەڕی ئێوە بە چاوی خۆتان گەورەتر بوو کوڕێکی قژقاوی بچکۆلانە بوو، بە جووتێ چاوی سپی و ڕووخسارێکی باریک و دوو لێوی ئەستوورەوە، بەدەر نەبوو لەو ڕەنگ زەردی و شاکاوانەی کە هەر منداڵێکی بێناز لەو تەمەنەدا هەیەتی، وەک هەر چاوساغێ بەسەر بەردەکانی ئەو ڕێگا سەختەدا دادەگەڕایە دەهمێن و دەیگوت، نا! ئەو درەختە درۆی لەگەڵدا نەکردووم. من ئێستا دوو شت دەبینم کە پێشتر نەمدەبینی. ئێوە و باوکم. بەهۆی ئەو درەختەوە ئێوەم بینی. بەهۆی ئەو درەختەوە باوکمم بینی. کەواتە درۆی لەگەڵدا نەکردووم. ناتوانم وەسفی ئەو خۆشحاڵییەتان بۆ بکەم کە ئەو سێ کوڕە هەستیان پێدەکرد. دەبێ بە چ بەختیاریەکەوە لە چیا هاتبێتنە خوارێ سەریاس و محەممەدی دڵشوشە خۆشحاڵ بووم بەوەی نەدیم ئاسوودە و ئارامە و هەز دەکە شتێکی بینیوە ئەوانی سەرسامی ئەو دڵنیایە بوون کە لە شێر دوهمین هەناری دنیادا هەستیان پێکرد بوو لە دامێنی ئەو چیادا سوێن دەخۆن کە بگەڕێنەوە شێرە و درەختە بەڵام ئەو کات هیچیان نازانن کەی و چۆن و لە چوادەیەکی سیر و نەهێنیدا دەبێ بگەڕێنەوە ئەو ڕۆژانی لە دوویە و کۆچ و ڕەوە گەورەیە هاتن هەر سێوە منداڵە چەند هەفتەیەک پێکەوەشیان چەند هەفتەیە هەتا هەتایە کردنی بە هاوڕێ هەمیشەیی دروست نازانم چەند پێکەوە بوون بەڵام دەزانم ئەوان وەک سەدان هەزاران کەسی دیکەی ئاودیوی سنوور نەبوون بەڵکو لە خەرابات و کەلاوەی شارۆچکەیەکی ڕوخاو دامانەوە لەوێ مس فرۆشێک کە گوێ ناداتە هیچ بەند و باوێکی دنیا گوێ ناداتە گۆڕانی زەمان و تێکچوونی زەمین یەکێ لە هەموو سەردەکەمە سەردەمەکاندا بە دوای مس و فافۆندا دەگەڕێ یەکێ لەوانەی ئەگەر پاشاکان بمرن ئەوە هەردوای فاکی خۆیان دەکەون میللەتەکان شکست بخۆن یان سەرکەون ئەوان لە خەڕاباتی سەرکەوتن و شکستدا هەر گەمەی خۆیان دەکەن ئەو سێ مناڵە دەخاتە ئیشەوە پیاوێکی بچکۆلانەی خڕ و موزەرد بە لوتێک بە ئەندازەی تەماتەیەکی گەورە دوو چاوی هەیە بە چاوی یەکێک دەچەند هەفتەیەک لە دۆزەخ بووبێت و گەڕابێتەوە ناوی عەباسی فافۆنە یەکەمین جار ئەو مناڵە دەبینێت پێیان دەڵێ گەر کۆمەکی بکەن دەتوانێ بە مانگێک سامانێکی گەورە کۆبکەنەوە و ئەو دەستی ئەو مناڵە دەگرێت و دەیانخاتە ناو هەرێمێکی مەزن و بێ کەرانەوە هەرێمێ سێ ساڵە مرۆڤێک پێی تێنەخستووە. کێڵگەیەکیان نیشان دەدات و پێیان دەڵێ هەشت ساڵی ڕەبەق لێرەدا جەنگ بووە، ئەم ناوچەیە پڕێتی لە هەزاران قوربانی گوللە تۆپ کە دۆڕاوەکان فریانەکەوتن کۆیان بکەنەوە و براوەکانیش نەگەیشتوونەتە سەریان. تێدەگەن ئەوە چ سامانێکە، چ سەروەتێکە، ئەگەر بتوانین چەند هەزار گوللە تۆپێک کۆ بکەینەوە هەر چوارمان دەوڵەمەند دەبین. پیاوێکە دەزانێ ئەو زەوییە پڕێتی لە سەدان هەزار مین. دەزانێ خۆی ناتوانێت توخنی ئەو ناوچانە بکەوێ دەزانێ و منداڵە نەشارەزایانە دەتوانن بێترس بچنە ناوکن و کەلەبەرەکانەوە نەدیمی شازادە هەر ڕۆژەی لەگەڵ هێشەکاندا دەڕوات ئەو تەنها دەتوانێت لە هەڵگرتنی قەوانەکاندا کۆمەشیان بکە لەو چەند هەفتەیەدا دەچنە ناو دەیان شوێنەوە کە لە دوای کۆتایی جەنگەوە کەس پێی تێنەخستون ئەو چیا و چاڵانە دەبینن کە بڕن لە لاشەی سەربازی کوشرا و ئەو مردوانەی ئێسکەکانیان لە ناو بەدلە و پۆستاڵەکانیانا جێماوە، ئەو لاشانەی مردوون و سەیری ئاسمانیان کردووە، دەمیان کردۆتەوە و مردن دڵۆپ دڵۆپ چۆتە گەرویانەوە، دەستیان بەرز کردۆتەوە و هاوار لە خودا بکەن و ڕۆحیان دەرچووە. سریاسی سبەحدەم و محەمەدی دڵشووشە. ماوەیەک لەناو مردوانەدا ئیش دەکەن، ڕۆژانە سەدان قەوانی تۆپ لە گوێدرێژێکی نەخۆشی بچکۆلانە بار دەکەن و دەیگەیەننە سەر جادە و عەباسی فافۆن لە تراکتۆرێکی کۆندا باریان دەکات و دەیانبات. ئەو ماوەیە هەر سێ مناڵەکە لە ژێر چادرێکی بچکۆلانەدا دەژین. لەو ماوەیەدا دەبنە سێ دۆستی هەمیشەیی. سێ منداڵن، هیچ لەو یەیاریە ترسناکە نازانن کە دەیکەن، نازانن ئەوان چوونەتە ناو هەرێمی مردن و ئیدی هەتا هەتایە، نایەنە دەرێ، ئەوان لەوێ لە ناو پاشماو و خەڕاباتی شەڕێکی دوور و درێژدا دەبنە هاوڕێ. لەو شەوانەدا سریاس باسی منداڵی خۆی دەکا لە گوندەکان، لەسەر مەرزەکان، لە کەلاوەی مجەمعەمە تازەکاندا. لەناو شۆفێر و خزمەتچی و وڵاخدارەکانی سەر سنووردا، لەوێدا کینەیەکی گەورەیان بەرامبەر بە شەڕکەر دروست دەبێ، لەوێدا محەمەدی دڵ شووشە دەڵێ، من لە عەشقدا دەمرم. قسەیەک بۆ ئەو کات پێکەنینای و بێمانا دێتە بەرچاو، دوو هاوڕێکەی تا سنووری مردن پێ دەکەنن، لەوێدا باس لە مۆسیقای ئاسمانی دەکات و بەردەوام لە جێیدا دەزرینگێتەوە، بەستەی کلیل و مەدالیاکانی خۆیان نیشان دەدات و دەڵێت هەر یەکێک لەو کلیلانە کلیلی دەرگایەکی خەیاڵیە ناوی کلیلەکانیان پێ دەڵێت و قسە لە دەرگایەک دەکە کە یەکێک لە کلیلەکانی لە باراندا دەیکاتەوە لە ژێرە و چادردا هەموو تێدەکەن ژیانی سەریاسی سبحدەم نەهێنێکی بێندازە ئاڵۆزە لەو شەوانەدا ئارزوی بێ سنووری محەممەدی دڵشوشە بۆ خوێندنەوە و تێگەیشتن لە نەهێنەکان ئاشکرا دەبێ لەو شەوانەدا کە بەر لە ئاگرێک لە بەر ئاگرێک دانیشتوون، محەمەد دەڵێ، حەز دەکەم هەموو شتێ لەسەرە و لەسەر هەموو شتێک بزانم، بزانم تۆ کێیت، ئەو هەنارە شووشەیە چییە؟ گومانم نییە ئەو خۆشەویستیە گەورەیەی لەو چیا دوورانەدا لە ناو بێشەوی بۆی مردن و مەڵەسی ساردی قەوانی گوللە تۆپەکاندا پێدا دەگرێت، تا کۆتایی لەگەڵ ئەو هاوڕێ بچکۆلانەدا دەمێنێتەوە، ئەو کاتەی محەمەدی دڵشووشە لە ڕەبایە کۆنەکاندا لە چاڵ و نشێوی هەردەکاندا بۆ پاشماوەی گوللە تۆپ و گوللەی هاوەن و مووشەکی نەتەقیوی فڕۆکەکان دەگەڕێ، باوکی و دایکی و هەموو دنیا بە دوای تەی دەکەن و نایدۆزنەوە. هەموو ڕۆژێک پێشمەرگە و پاسەوانەکانی سڵێمانی مەزن بە خۆیان و توێتاپان و جێبە بچکۆلاکانیانەوە سەر مەرزەکان دەگەڕێن و جار بۆ کوڕێکی مناڵ کار دەدەن کە دەترسن لە کەندێک یان لە ڕێگایەکدا مردبێ ڕۆژێک محەممەدی دڵخشوشە لەگەڵ منداڵە کوێرەکەی دۆسیدا کە لە کێڵگەیەکدایە و لە هەتاوی فێنکی بەهاردا قەوانی گوللەیەکی بێ ئەندازە گەورە بۆ قەراغی جادەیەکی خۆڵ دەگوێزنەوە، لەو کاتەدا جێبێکی ئەمریکی خۆڵەمێشی لەو شەقامەوە تێدەپەڕێت و یەکێ لە پەنجەرەوە هاوار دەکات، ئەوە محەمەدی دڵشووشەیە، ئەوەتا ئەوە خۆیەتی. خۆیەتی، بە پڕتاو دوو کەس لە جێبەکە دادەبەزن و بێ ئەوەی هیچ بڵێن باوەشی پێدا دەکەن و لقە فرتەکانی دەگرن و دەیفڕنێنە ناو ماشێنەکەوە، نەدیمی شازادە جگە لە چەند هاوارێکی کورتی محەمەد کە دەڵێت، دامنێن، بەرمدەن، بەرمدەن، وازم لێ بێنن، هیچی دیکە گوێی لێنابێت. ئەوە سەرەتای یەکەمین جیابوونەوەی سێ مناڵەیە لە یەکتر، ڕۆژی دواتر عەباسی فافۆن بە دوو کوڕەکەی دیکە دەڵێ خوشکێکم لە زێدا خنکاوە، من دەڕۆم بۆ باشوور کە هاتمەوە حساب دەکەین. ئیتر کەسیان عەباسی فافۆن نابینەوە. کە ساڵانێک دواتر لە هاوینێکی گەرمدا لە کێڵگەیەکی دووردا گوللە تۆپێکی کۆنی پێدا دەتەقێتەوە، لەوێ لەسەر خۆڵ و وردەبەرد و دڕک و کەرتەشی هاویندا پارچە پارچە دەبێت. بەشی دوانزەهەم لە دوای مردنی سریاسی سبح دەم پەرش و بڵاوبوونەوەی لەشکری عارەبانەکان و خوشکە سپیەکان جۆرێک لە گۆشەگیری قوڵ دەژین دوای تەواوکردنیان بۆ خانی مامۆسایان ئیکرامی شێ و یارمەتیمان دەدات لە گوندێکی دوور ببن بە مامۆستا هەردووچیان خانۆ بچکۆلانەکەی شار بەجێ دێڵن و بەرەو گوندێکی باکووری شار دەڕۆن، قوتابخانەکەیان بینایەکی نوێی تا ئەندازەیەک گەورەیە، یەکێ لە ڕێکخراوە مرۆڤدۆستەکان دروستی کردووە. ئەو بەیانییە کە من و ئیکرامی شێو لە دەرگاماندا، لە ڕاستیدا لە دەرگای ئەو قوتابخانەیەماندا کە وا دروست کرابوو لە بەشی پشتەوەی جێگەی خەستەخانەیەکی بچکۆلانەش ببێتەوە، بەڵام لەبەر هۆیەک بێت ئەو بەشەی پشتەوەی هەمیشە بە چۆڵی مابۆوە ئەو بەیانە کە گەشتی ناوێ و دەرگایان لێکردینەوە ماڵ و ئاوەدانیەکی ڕووناک و تەوامان بینین ئەو دوو کچە ژیانێکی ئارامیان بۆ خۆیان دروست کرده بوو جگەلە ئکرامی شێ و هەندێ جار سڵێمانی مەزنیش کەسی دی هاتو چۆی نەدەکردن ژیانیان لە ئامێزی ئەو سروشتە گەورەیەدا کەمێک هێمنی و ئاسوودەیی پێ بەخشیبوون، لەوێ بە جووتە دەستیان دەگرت و لەناو باخ و سەوزی و بێستان و کێڵگەکاندا پیاسەیان دەکرد و گۆرانیان دەگوت. بەیانیان زوو پێکەوە دەچوونە ڕۆخی چەم و لەوێدا قژیان دەکردەوە و لەسەر بەرد و سەوزایی و چیا و شەونمی بەیانیاندا دایاندایە بەر با. دوو سەیرترین قژیان هەبوو، من هەست دەکەم قژیان ناکۆتا درێژ بوو، وەک تۆفانێک بوو لەو سەری دنیاوە هاتبێ و لەسەر سەری ئەوان ڕوابێت. عادەتێکی سەیر بوو، هەموو شەوێ، با بێت یان باران، بەفر بێت یان شەختە، دەبایە بچنە سەر ئەو چەمە و لەسەر بەردەکان دانیشن و گۆرانی بڵێن خەڵکی ئەو گوندە هەرگیز وەک دوو مامۆسا سەیریان نەدەکردن بەڵکو وەک دوو فریشتە کە خودا لە شوێنێکی دوورەوە ناردبێتی بۆ ئەو گوندە پەیوەندیەکی سیر و پڕ لە ئارامی و دڵنیایان لەگەڵ گوند نشینەکاندا هەبوو ئەوان بوونە دەلیلی من بۆ ناو دونیا من سبەی شەو باسی ئەو دوو شەوەتان بۆ دەکەم کە سەرەتای گەڕانەوەی من و سەرەتای ون بوونی منیش بوون شەوێکیان پێت دەڵێم شەوی مردن و شەوی دیکەیان پێی دەڵێم شەوی زیندوو بوونەوە. شەوی مردن ئەو شەوە بوو کە لەگەڵ خوشکە سپیەکاندا چوینە سەر گۆڕی سەریاسی سبەحدەم. ئەوە شەوی دووەمی ئازادیم بوو. ئێوارە هەردوو خوشکە سپیەکە هاتن و پێیان گوتم سەریاسی سبەحدەم برای ئێمە بوو. ئەوان کۆی چیرۆکی ئەو ڕەشە سەیرانەیان بۆ گێڕامەوە. حیکایەتی ئەو پەیمانەیان بۆ باس کردم کە لە بن هەنارێکی دووردا لە شار هەڵیانگرتووە. سەیرترین شت لە لام ئەوە بوو کە زانیم سریاسی سبحدم لەو پێدەشتە نزیکانەدا نێشراوە، لە ناوەڕاستی تەختایەکی گەورەدا لە کێڵگەیەکدا کە لە گڵە سوور کە زەمانێک لەوەوبەر ڕاوکەرەکان قوڵە و بنەی ڕایان بۆکە و کەروێشک و ڕێوی تیا دروست دەکرد. سەیر بوو کە زانیم ئەو کچانە هەموو هەفتەیەک دەچنە سەر گۆ ئەو گۆڕە تەنیایە سەیر بوو کە زانیم ئەوان بۆیە لەو گوندەدا بوونەتە مامۆستا چونکە لە دواهەمین ئارامگەی سەریاسەوە نزیکە کە شتەکانیان باس دەکرد لە رێی گومانێک و زرنگەیەکی قوڵ دوو دڵی لە گەرویان دابوو نا گەر خۆیان نەیانویستایە هیچ کەسێک نەبوو رازەکانیان ببینێت لە مردنی سەریاسەوە یەکی دوو ڕەفەی ڕەشیان بەستبوو بە گەردنیانەوە و فڕێیان دابوو، یەکەمین ڕۆژی یەکتر ناسینمان دەستیان کردە ملم و گوتیان ئەو برامان بوو، تۆ گەر دەتەوێ دەتوانیت لەگەڵ ئێمەدا بژیت، من شتێکی سەیر بووم بۆ ئەوان، وەک چۆن من هیچ ئادەمیزادێکم نەبینیبوو بە ئەندازەی ئەوان ئەفسوون کۆی کردبێتەوە. ئەوانیش کەسێکیان نەبینیبوو ئاوها ڕەنگی ساڵانێکی دوور و درێژی تەنایی هەڵگرت بێت من بۆنێکم هەبوو وەک بۆنی ئەبدەی ئەبدیەت بۆن یەکێک لە دەرەوەی زەمانە هاتبێ یەکێ شتێکی لە شتێکی قوڵدا لەگەڵ ئەواندا تەبابوو ئەوانیش بە چۆرێ لە چۆرەکان دوو کچ بوون دەیانویست لە دەرەوەی دنیا و شەڕ و شۆڕ و سیاسەت بژین. شتێکی سەیر بوو بەلامەوە کە ئەوان ناوی زۆربەی حیزبەکانیان نەدەزانی، گوێیان لە ڕادیۆ نەدەگرت، ڕۆژنامەیان نەدەخوێندەوە، شورایەکیان بە گۆرانی لە دەوری خۆیان هەڵچنیبوو. دواتر زانیم هەتا گۆرانیکانیشیان چ بە وشە و چ بە ئاواز گۆرانی خۆیان بوون سەحر باز نەبوون بەڵام پێشەوەی ئازار پێت پێبگات برین نزیک بێتەوە هەستیان پێدەکرد ئەو ڕۆژە کە سەریاس مرد چەندەها جار ئاگاداریان کردەوە بەڵام بێ سوود بوو پەیوەندیان لەگەڵ شەیتانەکاندا نەبوو بەڵام هەست دەکەم پەیوەندیان لەگەڵ هێزیکی نادیار و تەماوی سروشدا هەبوو بێ ئەندازە ئازاد بوون لەو پەڕی ئازادیەوە جەستەی خۆیان لە هەموو پیاوانی دنیا حرام کردبوو ئەو سوێندەی بە مناڵی بۆ یەکیان خواردبوو تەوقێک نەبوو کردبێتیانە ملیان بەڵکو هێدی هێدی ببووە جۆرێک لە شێوازی ژیان جۆرێ لە حەقیقەت کە لە بوونیان جیا نەدەکرایەوە دوو ئافرەت بوون بێ هیچ ئارەزوویە جگە لە ئارەزووی سەربەستیە بچووکەکانی خۆیان ئارەزووی ئەوەی شەو بگەڕێن نەترسن شەرم لە گۆرانیەکانی خۆیان نەکەن نەیان دەتوانی لە یەکتر جیا بنەوە ئەو ماوەیە کە لەگەڵیاندا ژیام لە نزیکەوە هەموو ڕەفتارە سەیرانم تیابینین دوو کچکە سروشتی دوو ڕۆحی شەوگەڕیان هەبوو بەیانیان لەو چەمەدا دەموچاویان دەشۆرد، هەمیشە هەستم دەکرد کراسە سپیەکانیان پڕێتی لە قەترەی شەونم، منیش سەرەتا بە چاویان دەترسام، هیچ کەسێک نییە لە چاویان نەترسابێ، شتێک لە نیگایاندا بوو، مردن و ئەبەدیەت و بەحر و ناکۆتایی وەیاد دهێنایتەوە، نا دوو کچ نەبوون تەفسیر بکرێن، پیاوان بتوانن بیانخەنە ناو قاڵبی چیرۆک و فەنتازیاکانی خۆیانەوە، گەڕانەوەیان بۆ ئەو گوندە، ژیانیان لە ناو ئەو مناڵانەدا هەڵهاتن نەبوو، بەڵکو خۆپاراستن بوو، خۆبەهێزکردن بوو دژ بە ترسێکی نادیار. دووکیش بوون، هەڵهاتنیان نەدەزانی، بەڵکو دوو نەهێنی بوون لە تەلیسمە گەورەکانی دیکەی ناو وجود جیا ببوونەوە، ژیانیان لە شاردا قریشکەیەکی قووڵ و گەورەی سروشتی لە ناودا نەخنکاندبوون. من هەست دەکەم هەموو شەوێک کاتێ دەستی یەکیان دەگرت و دەڕۆیشتن و وەڵامی هاوارێکی دووریان دەدایەوە، هاوارێک لە توانای ئێمەدا نەبوو بیبیسن، مەرج نییە و هاوارە لە یەک جێگا و یەک شتەوە هاتبێ، گرنگ ئەوە بوو ئەوان کە وێڵ دەبوون بۆ شتێک دەگەڕان، هەستێکیان هەبوو کە دەنگێک لە دوور بانگیان دەکا، هەمان ئەو هەستەی من لە سەحرادا هەمبوو، هەمان ئەو هەستەی من لە بیاباندا گیرۆدەی ببووم، لەوانەیە ئەو شتە گوڵێکی کێوی بووبێت، برینی کوشندەی سەر سنگی باڵندەیەک بووبێ، هەناسەی زێڕینی پاسارییەک بووبێت، چریکەی بەردێک بووبێ کە شتێک هێنابێتێ زمان، نرکەی پارچەیەک زەوی بووبێت لە گێژن بوون و ترس و مۆتەکەی درەختەکانی خۆی هەڵهاتووە. مرۆڤ چوزانێ شێبانگی دەکات ئینسان هەمیشە دەبێت ئامادە بێت دەبێت کوێڕایەڵی و چرپانە بێ کە لە سروشتەوە دێن ئینسان جگە لە خزمەتکارێکی مەزنیەم گەردوونە زیاتر هیچی تر نییە ئەوەی سەروەری دنیا بێت مانای ئەوەی جێی لێ بگرێت و تێبکە ئەو دوو خوشکەش گوێیان دەگرت و تێدەگەشتن لە شاریش بەو جۆرە شیابوون دوو خوشک کە لە تاریکی شەواندا بە خۆیان و جل و ڕەفتە سپیەکانیانەوە کوچە بە کوچە دەگەڕان شارێک هەموو شەرەفی خۆی لە قفڵەکانی شەودا کۆکردبەوە شەرەفی خۆی لە دەرگا داخراوەکاندا دەبینیەوە سیر بوو لەو شارەدا کە سیاسی چەپ چەپەڵترین و بێڕحم حکمیان دەکرد دوو کچ شەوان بە شەقامەکاندا پیاسە بکەن، دوو ئافرەتی سپی پۆش کە چاویان بە تیشکێکی تێدایە، پۆلیس، حەسحەس و پاسەوانی گەڕۆک و بەرپرسی مۆلیدەکانی شەوانیان دەترسان. کاتێ بە شەو دەگەڕان، سەردانەکانیان وەک زەنگی بەدبەختی تەماشا دەکرا. تەقەی پێڵاوە بەرزەکانی خۆیان لەسەر ئەسفەتی شەقامە بێدەنگەکان، لەسەر چیمەنتۆی شۆستەکان تینێکی زیاتری دەدا نێبڕۆن، هەندێ جار وەک ئەوەی چاوەڕوانی شتێ بکەن، پێکەوە لەسەر سوچێکدا بۆ تامکردنی جوانی شەو دەوەستان، ئەو دوو خوشکە حەزێکی بێ سنووریان لە کوچە بێدەنگەکانی شار بوو، شەوێ دەستیان گرتم و منیان بردە ناو کوچە و کۆڵانە بێدەنگەکانەوە. شارێک بوو کە شارێک گەر هەندێک گڵۆپی تیا نەسووتابایە گڤەی غەمجینی ڕەشەباکانی دەیکوشتی لەسەر سوچێکدا وەستین و هەستم کرد لە بنی بێقەراری و بێدەنگەیەوە سەدایەک دێتە دەرێ دەنگێ دێتە دەرێ کە دەنگی هەناسی مەخلوقێکی بریندارە بەڵام چ شتێک نەبوو جگە لە دەنگی شەو خۆی، ئەو کچانە جوانییەکیان لە کۆڵانەکانی شەودا دۆزیبۆوە، لە ڕەگەزی هەمانە و جوانیی من لە سەحرەدا دۆزیبوومەوە، شا لای ئەوان بە هەندەسەی ماڵەکانی، بەو ئارامییە لە ناکاوەی ئێواران دەرگای جۆرە دنیایەکی دیکەی لەوان کردبۆوە، جگە لەو مناڵانەی سەریاس لە ناو عەرەبانەکاندا پێی ناساندبوون، کەسی تریان نەدەناسی. خۆیان هەستیان بەو ڕق و نەفرەتە دەکرد کە لە قوتابخانە و بازاڕ و چاوی دراوسێکانیاندا دەیان بینی هەستیان بەو تفە دەکرد هەندێک لە دوکاندارەکان لە دوایانەوە هەڵی دەدەن ئاگان لەو ترسە بوو کە کوڕانی گەنج لێ دوور دەخستنەوە لە دوای مردنی مارشاڵەوە جگە لەو کوڕە مناڵانەی بێهودە شەڕیان بە ئیمپڕاتۆری عەرەبانەکانی خۆیان دەکرد، کەسی تر خۆشی نەدەویستن، لەو هاوینە تاریکەدا کە سریاسی تیا کوشرا، ئەوان شەوانە دەچوونە مەیدانی عەرەبانەکانی شەو، دوو خوشک بوون، لەگەڵ هەموو ویقار و هێمنیاندا، کەسانێکی زۆر وەک شێت تەماشایان دەکردن، ئەو کات کە من گەڕامەوە سوپای عەرەبانەکان تەفروتونا ببوو، ژینۆی مەخمەڵیان لەسەر بینایەکی بەرزدا گرت، لەوێ بە قەدی دیوارێکی بێ ئەندازە بڵندەوە محاجەرەیەکی بۆیە دەکرد ئادەم مەرجانمان لە چێشخانەیەکی پلە یەکدا بینیەوە کڵاوێکی سپی لەسەردا بوو لەسەر سینێکی بچووک کۆمەڵێ قاپە چەرەسی لە پێشدەم چەند کوڕ و کچێکی زانکۆ دادەنا کە من هاتمەوە دنیاە سەراپای گۆڕابوو خوشکە سپیەکان منیان بردا و مەدانەی دوو ساڵ پێشتر لە کاتی سەریاس و دوای مردنیشتا لەوێ گۆرانیان گوتبوو شتێکی سیر نەگونجاو دوور لە هەموو یاسایەکی ئەو شارە دوو کچی گەنج لە شەوێکی درەنگدا لە مەیدانێکی پڕ لە هەرزەکاردا گۆرانی بڵێن بەڵام کوڕانی ئەو مەدانە ئێستاش ئاوازی و گۆرانیانیان لە گوێدایە هەمووش دەیانزانی دوو کچن لە ئاورنگ پاکترن دوو کچن لە شەونم بێگەرترن کاتی یەکەم جار بە دوای مارشاڵدا هاتنەوە مەدانە گەنجێ بەخۆی و کالیارێکی گەورە لە بن دەستیدا ڕایکرد و گوتی، مارشاڵ، دوو فریشتە هاتوون بۆ لات مەپرسە، دوو کچ دڵی لە ئاسمانەوە کەوتوونەتە خوارێ. سریاس یەکسەر زانی شادریا و لاولاوی سپی هاتوون. ئەو شەوە شەوی ڕووخۆشی و پێکەنینە. بە کەیف و بەڵندەکانی سەریاس بوو کە لە ساتەکانی خەمیشیدا ئامادەگیشی بێ سنوور خەندە و قاقا لێدانی تێدا بوو ئەو شەوە بوو لە پاشماوەی تەختە و کارتۆنی کۆن ئاگرێکی گەورەی کردەوە و چای لێنا و بە پێکەنینێکی بەرز کە لە هەموو مەدانەکەدا دەنگی دەدایەوە گوتی شادەریا و لاولاو ئەگەر بەڕاستی منتان خۆش دەوێ و وەک برای خۆتان سەیرم دەکەن ئەمشەو گۆرانیمان بۆ بڵێن شای گوڵ و لالای من تا ئێستا هیچم لێ داوا نەکردوون بە قسەم کەن ئەوە تەنها داواکاری منە. ئەو دەیزانی ئەو مناڵ و گەنجانەی لەو گۆڕەپانە دادەخەون و بەیانی زوو هەڵدەسەون و دەکەونە ڕاکە ڕاک بە دوای پیکاب و لۆری الوەکاندا چ ژیانێکی ناخۆش دەژین. دەیزانی ژیانیان لە بەرەبەیانەوە تا ئێوارە شەڕکردنە لەگەڵ سایەق. دوکاندار، کڕیار، پۆلیس و هاوڕێکانی خۆیاندا، هەندێ جار بە خەم و زەردەخەنەیەک و سەربادانێکی مناڵانەوە بە ژینۆی مەخمەڵی دەگوت، ناخۆشترین ژیانی دنیایە. ئەو ئێوارەیە فرسەت بوو، ئەو هەرزەکارە مەحرومانە کە زۆربەیان لە ژیاندا ناگوێیان لە کچێک نەببوو گۆرانی بڵێ، شادریا و لاولاو بگرن کە سریاز دەیگوت دوو دەنگن لە سێر ئەو شەوە شادریا و لاولاو پێکەوە تا درەنگ گۆرانیان گوت نا وا مەزانن ئەو گۆرانیانە چ شتێکی لە ڕێز و حورمەتی ئەو دوو کچانە لە دیدی مناڵان و گەنجانی دەستگێڕدا کەم کردۆتەوە. بە پێچەوانەوە لەو شەوەوە زۆربەی دەستگێڕەکان ئەو دوو خوشکەیان خۆش ویست. ئەوەش نانی کۆڵان، کچانی حەسوود و دووڕوو و پیاوانی دەروون پیس بوون ئەو چیرۆکە جوانەیان پیس کرد ئەو شەوە کە شادریا و لاولاو ڕۆشتنەوە، سەریاس تا بەر دەرگا لەگەڵیانا هات. دیارە دەیزانی کە خەیاڵییە و هەرزەکارانەی هاوڕێشی بەدەر نییە لە فانتازیای ڕەش، بەڵام دڵنیا بوو گۆرانی هێزێکی ئەوتۆ سەحراوی هەیە وا دەکات ئەو گەنج و مێردمنداڵانە ڕێزی ئەو دوو فریشتەیە بگرن کە بێ ئەوەی هیچ لە ویقاری خۆیان کەم بکەنەوە بەوپەڕی ڕاستگۆیی گۆرانیان بۆ کۆمەڵێک خەڵک گوت. کەسانی تر نزم و بێ حورمەت تەماشایان دەکردن لە دوای مردنی سەریاسەوە زۆر شت لە ژیانی ئەواندا گۆڕا بەڵام ڕۆژێک لە ڕۆژان خیانەتیان لەو پەیمانەی خۆیان نەکرد چ لە سپیەکانیان نەگۆڕی تاکە شتێک کردیان ئەو ڕفتە ڕەشە بوو کە بڕیار دەدەن وەک نیشانەی پرسەیەکی ئەبدی تا ماون لە گردنی نەکەنەوە لە دوای ئەو شەوەوە شادەریا و لاولاو و چەندین شەوی تر دەچنەوە ئەو مەیدانە و گۆرانی دەڵێن، دڵنیاشن دەنگیان خۆشبەختییەکی گەورە لە دوای خۆی چێدەهێڵێ. لەو شەوانەدا دەبنە ناسیاوی ژینۆی مەخمەڵی و ئادەم مەرجان کە سەریاس. بە دەم پێکەنینەوە وەک دوو گەوهەری ناو شیاکە پێشکەش بە کچە سپیەکانیان دەکات، دروست لەو دەمەدا کە سەریاس بەردەوام قسە لەوە دەکات ببێتە مرۆڤێکی مەزن، لەو دەمەدا ئارەزووی خۆش نووسین دەبێتە بەشێکی گرنگی ژیانی، کەس نازانێ ئەگەر سەریاس بمایە چۆن دەژیا، ئادەم مەرجان پێی گوتم کوڕێک بوو پڕ بوو لە مژدەی جوان دەیویست دوای چەند ساڵێ ئیش عەرەبانەکەی بفرۆشێت و ببێتە خۆشنووس یان بپەڕێتەوە بۆ ئەو بەری شار و ببێتە کتێبفرۆش خۆشترین ئیش لە لای کتێب فرۆشتن بوو یەک ئاواتیشی هەبوو ڕۆژ لە ڕۆژان ڤیدۆیەکی هەبێت و سەیری فلمە نوێکانی پێ بکات. گەر خوشکە سپیەکان نەبونایە من شینۆی مەخمەڵی و ئادەم مەرجانم نەدەدۆزیەوە هەرکات باسیان لە سەریاز بکردایە چاویان پڕ دەبوو لە ئاو ئەو ڕۆژە ژینۆمان لە جلی بۆیەکردنەکەی دابینەوە لە بەرمیلێکی کۆن و ژەنگاویدا دەم و چاویشت و باوشی پێتا کرم و گوتی خوای گەورە سبحان الله سەریاز هەر نەیدەزانی باوشی هەیە وا تێگەیشتبوو باوکی پێش لە دایکبوونیەوە مردووە لەبەرەو هەتاوەدا باوشی پیاکردم و گوتی ئێستا کەس پێم ناڵێت ژینوی مەخمەڵی ئەوە ناوێک بوو سەریاز بۆ منی داتاشی بوو ئێستا من ناوم ژینۆ فەیزڵڵا سۆفیە ئادە مەرجان و ژینۆی مەخمەڵی هەموو شتێکیان دەربارەی دواهمین ڕۆژی ژیانی سەریاز دەزانی ئەوان لە بەیانیەوە تا کاتی ڕۆح دەرچوون لەگەڵیدا بوون لە دوای مردنی سەریاسەوە شادریا و لاولا و سەبووریەکی گەورەیان بەو دوو کوڕە شەرمنە دەهات لە دوای مردنی سەریاس ماوەیەکی درێژ ئەو دوو خوشکە وەک دوو شێت دوو کەس کە شتێکی گەورە لە ژیانیانە ڕووخابێت هەموو شەوێک دەچنەوە مەدانە و گۆرانی بۆ و کوڕانە دەڵێن کە هەمان بە غەمگینی لە دەوریان کۆ دەبن و هەندێکیان دەگرین و هەندێکیان سەردەخەنە ناو کۆشی خۆیان و لەگەڵیاندا گۆرانی دەڵێنەوە. کە مەیدانی عەرەبانەکان نەما و ئەو منداڵ و گەنجانە پەرش و بڵاو بوونەوە، خوشکە سپیەکان چەند جارێکی کەم ژینۆی مەخمەڵی و ئادەم مەرجان دەبینن، کاتێک لەو گوندە دوورانەش دەبنە مامۆستا، ئیدی ماوەیەک لە یاد ئەو شارە دەچنەوە کە هەرگیز ناتوانێ لە نیگا و سەیرکردنیان تێبگات. کوشتنی مارشاڵ پەیوەندی بە هەموو ئەو جەنگ و پێکدادانە بەردەوام و ڕۆژانەوەیە هەبوو کە لە مەیدانی عەرەبانەکاندا ڕوویدا، کوشتنێکی بێمانا و بێ تەفسیر بوو وەک هەموو کوشتن و دیلی و ئازارەکانی وڵاتی ئێمە بێهودە و پووچ بوو، دڵنیاتان دەکەمەوە ئەگەر سریاسی سبح دەم لەو تەمەنەدا ناسک و مناڵیدا نەبوایە نەیدەهێشتبووە سووک و ئاسان بێبانا بمرێ بەڵام مردنیشی پەیوەندی بە سەرچڵی و شەڕانگێزە کتوپڕەکانی گەنجێکەوە هەبوو کە خۆی لە جەوهەردا خراپ و شەڕانی نەبوو پەیوەندیشی بەو خەونەوە هەبوو دەربارەی بوونە مرۆڤێکی مەزن من کە دواتر ژوورەکەیم بینی تێگەیشتم کە نیگا و دیدی ئەو بۆ مرۆڤی مەزن